ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەی ئەو کەسانەی لەم کاتە پیرۆزەدا بەدەم بانگەوازی خوای پەروەردگارەوە هاتوون ڕوتان لە ماڵی خوا کردووە بۆ ئەوەی وانەیەک دەرسێکی تر لە ئیسلامەکەی خۆمان بە پشتیوانی خوای گەورە و لوتفی ئەرحەم الراحمین لەم جمعەیەدا فێربین ان شاء الله خوای پەروەردگار لەم کاتەدا بە چاوی بەزەیی خۆی تەماشای ئێمە و سەرجەم ئەهلی قیبلە بکا لە ئوممەتی محەممەد صلی الله علیه وسلم خۆشەویستان ئێمە لە زنجیرە باسێکداین کە وتارەکانی جمعەی ڕابردوو دوو ئەڵقەمان لێ پێشکەش کردووە و ئەمە بەشی سێیەمیەتی لە ڕێز و حورمەتی ئەو کەسانەی کەوا بە ساڵا چوون ئەو کەسانەی کەوا سەر و ڕیشیان لە ئیسلامەتیدا سپی کردووە لە پیاوان و لە ژنان تۆی مسلمان تۆی گەنج تۆیە کە تا ئێستا ئەو تەمەنەت نەبینیوە و ڕۆژگارێک ئەگەر بمێنی ئەگەیە ئەو قۆناغە ئەبێ هەڵوێستت چ بێ بەرامبەر بە پیران بەتایبەت پیربوون لەم سەردەمەی ئێستادا زووتر لە ئینسانەکانا دەردەکەوێ و ئەو کەسانەش کەوا بۆ تەمەنێک دەمێننەوە بەپێی ئامارەکانی ڕێکخراوی نێودەوڵەتی بۆ خزمەتی بەساڵاچوان کە پێی دەوترێ ئێج ئەی ئای ئامارێکیان کردووە و ئەڵێ لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا دا دوو سەد ملیۆن کەس هەبووە لەسەر زەویدا کە تەمەنی لە سەروو شەست ساڵەوە بێ شەست ساڵ لە ساڵی دوو هەزاردا واتە دوای پەنجا ساڵ ئەو ڕێژەیە بۆتە پێنج سەد و پەنجا ملیۆن کەس ئەڵێ ئەگەر وا بڕوا و هەر خوا خۆی عالمە جەنگێک نایەتە پێشەوە یان نەخۆشیەکی کوشندەن دروست نەبێ احتمال هەیە و بۆچوون هەیە لە ساڵی 2025 دا یەک ملیار و دو سەد ملیۆن کەس لەم سەر زەوێدا لە تەمەنی پیریدا بژین ئەوە لە ڕووی تەمەنەوە لە ڕووی بێهێزبوونی جەستە و لاشەشەوە کە ئینسان شەرت نییە هەر بە تەمەن پیر بێ، خەڵکی ئەم زەمەنە زۆربەی کات هێشتا تەمەنی چل ساڵە، بەڵام بەقەدەر پیرێکی حەفتا ساڵەی زەمەنی قەدیم بێهێز بووە. ئەگەر پەنجا ساڵ لەمەو پێش تەماشا کەی کابرا عومری حەفتا ساڵ بووبێ، لەو لاوەی ئەمڕۆ تەمەنی سی بۆ چل ساڵە، هێز و گوڕ و چونست و چالاکی و بەهێزی و کارکردنی زیاتر بووە. کە زانایان دەڵێن ئەمەش بۆ چەند هۆکارێک دەگەڕێتەوە واتە هەر یەکێک لە ئێمە ئەگەر بە موەکانی لاشەشت بە چوونە ساڵیش بە تەمەنیش پیر نەبی بێهێزیەک ڕووی لە هەمومان کردووە کە ئەمە سەبەبەکانیەتی یەکەم خۆراک ئەو خۆراکەی کە دەیخۆین ئەمڕۆ زاناکان دەڵێن بەس ئەوەیە پێی دەژی، واتە لە مردن ڕزگارت دەکا و لەززەتێکی کاتی لێ دەبەی، لەبەر ئەوەی ڤیتامینەکان و ماددە بەسوودەکانی تێدا نەماوە، هەمووی بە کۆدی کیمیایی لەژێر نایلۆنە کە تیشکی خۆر وەکو پێویست لێی نادا و هەڵی نامژێ، هەروەها هەوای تەبیعی هەڵنامژێ، لە دوای ئەوەشەوە ئەوە سەوزە و میوەکەمان کە هەمووی بۆتە خواردنی ژێر نایلۆن و هەمووی بە مەوادی کیمیاوی لە مەسافەیەکی زۆر کورتە بەڵام زۆرترین بەرهەم پێشکەش بە کۆمەڵ دەکا لە بواری گۆشتیشە لە بواری پەلەوەریشە هەمووی بە عەلەف و بە خواردنی پیس بەخێو دەکرێ کە لەم دوو کاتەدا ئێمە ئەم جەستەیە بەرەو داڕزان دەڕوا ئەم جەستەیە ئەو هێز و گوڕ و تاقەتەی جارانی نامێنێ کە بە چاوی خۆمان دەیبینین خەڵکانی پێشوو کە لە حەفتا ساڵیشا بەقەدەر گەنجێکی چل ساڵی ئێستا هێز و گوڕی هەبوو هی ئەو خواردنانە بوو کەوا بە ئاسایی دەستی دەکەوتن و مەوادی کیمیایی و عەلەف تێیدا بەکار نەدەهات جێگەی داخیشە هەر لەم شوێنەوە ئاماژە بەوە بکەین گلەییە لەسەر حکومەت و دەستگاکانی ڕاگەیاندن کە ڕیکلامی تەلەفیزۆنم بە چاوی خۆم بینیوە و بەڕێزیشت بینیوتە کابرا لای مێگە لە مەڕا شمشاڵی بۆ لێ دەدا دیعایە دەکا بۆ دەبەدۆی ئێرانی بەسەرێەوە دەنێ زۆر بە لەزەتە کابرا لە شارەوە دێتەوە سێ چوار کارتۆن ماست و دۆ و ئەمانەی ناو قوتوق کراو کە هەموو موادێکی حافیزە دکتۆرە بەڕێزەکان دەزانن چ زەرەدێک لە لاشەی مرۆڤ دەدا لانیکەم سوودمەند نابی لێی بەس ئەوەیە هەر ئارەزوویەکی خۆتی پێ بشکێنی پێی تێر بی ئەینا ئەو جەستەیە وەک ئەو خۆراکە زیندووە لەزەت لەو خواردنە ناو قوتوە ناکا کەچی کابرا لە شارەوە دەچێتەوە بۆ لادێ لە ناو تەندوربانەکەدا دیعایە بۆ ماست و دۆی ئێرانی دەکا کەوە کەمتەرخەمییەکە لە دامودەزگاکانی ڕاگەیاندندا نیشانەی بەدبەختبوونی کۆمەڵگایەکە کە چاوی هەر لە وڵاتی دەرەوە شتی ناو قوتوو بێ وەکو ئەو وڵاتەی خۆت جێگەی ئەوەی نەبێ مەڕ و مانگایەکی بە سروشتی تێدا بەخێو بکرێ خاڵی دووەم ژینگە کەوا دەکا خەڵک زوو بێ هێز و لاواز و پەککەوتە دەبن ئەو ژینگەیە کە تۆ هەوای تێدا هەڵدەمژی هەناسەدان هەر ئەوە نییە هەناسە هەڵمژی و نەمری بەڵکو هەوای خاوێن و پاک و بێگەرد خوێنی پاک و بێگەردت دەداتێ هەوای پیس کە بە هۆی ئۆتۆمبیل بە هۆی کارگەی زۆر کە زۆربەی شارەکان لە دوورەوە تەمێکی ڕەش لەسەری دەبینی ئەوەندە دوو کەڵ گرتوویەتی کەچی لە ناوە هەستی پێ ناکەی ئەو خوێنە هەمووی تووشی داڕزان و سەرەتانی سیل و ناو خوێن و خواپەناماندا ئەو هەموو نەخۆشیە خەتەرناکانە دەبنەوە مناڵ جاران نەزاندراوە مناڵ سەرەتانی بێ مناڵ لەگەڵ ئەو هەموو مکافەحەدا سیلی بێ نەخۆشی خراپی بێ کەچی ئێستا بەهۆی ئەو ژینگە پیسبووەوە ئەو بارودۆخەش ڕوویداوە کە هەمومان هەوای پیس ڕۆژانە هەڵدەمژین سێیەم لایەنی دەروونی خەڵکی قەدیم هەموو گرفتەکەی ئەوە بۆ باراشی ساڵی هەبێ و لە برسیەتی ئەو ساڵە ڕزگاری بێ ئێستا قەناعەت نەماوە خەڵکی هەمووی بەردەوام لە دڵەڕاوکێ لە شڵەژان لە خەبەر لە ترس تەلەفیزۆن ڕادیۆ ڕۆژنامە هەمووی باسی کوشتن و خیانەت و فرت و فێڵ و نەبوونی حکومەت و داهاتووی خراپ و پارە وای لێدێ و ئەوە وای لێدێ ئەو خەڵکە هەمووی دەروونی نائارامە هەمووی کاریگەری لەسەر لاشەت هەیە چوارەمیان بەکارهێنانی ئامێرەکانی تەکنەلۆژیا لە تەلەفیزۆن و ڕادیۆ و موبایلەوە تا ئەنتەرنێت و کۆمپیوتەر و هەموو ئەو ئامێرانەی کە خزمەت لەلایەکەوە بە مرۆڤایەتی دەکەن بەڵام زاناکان و دکتۆرەکان دەڵێن هەموو ئەو ئامێرەی تۆ سەیری دەکەی یان بە گوێتەوە دەنێ یان گوێی لە ڕادەگرێ هەمووی لە ناو چاوانتدا ئاسارێک بەجێ دێڵێ چرچ دەخاتە نێو چاوانتەوە پێستت گرژ دەکا ڕووت گرژ دەکا وا لێدێ بە چۆک تا دێنێ بێهێزت دەکا بۆیە ئەو کەسانەی نوێژ دەکەن ڕۆژی پێنج جار دەبێت نێوچاوانیان ڕوود بێ ئەو نوێژکردنە جگە لە عیبادەتی خوا زۆرێک لەو بارگە کارەباییانە بە ئیزنی خوا خاڵی دەکاتەوە کەواتە ئێمە ئەمڕۆ لە سەردەمێکاین ئەگەر بە تەمەنیش پیر نەبی هۆکارانێک هەن زوو بە چۆکتا دێن و دەتبەنە ڕیزی بە ساڵاچوانەوە پیری دوای ئەوە ئەگەر هیچ لەمانە زەفەرت پێ نەبا بە چوونە ساڵ و تەمەن زۆری ثم لتكونوا شيوخا خوا لە قورئانە دەفەرمێت دوای گەنجێتی دوای گوڕ و تین دوای چوونە لوتکە پلە بە پلەدا دەبەزیتەوە پەیژەیە کە چوویتە سەر لوتکە وردە وردە چۆن لە مناڵیە پیا سەرکەوتی لەوێشەوە ئاوا وردە وردە بە تەدریجی دادەبەزی وەکو قۆناغی مناڵەکە یەکسان دەبێەوە جارێکە لە پیریدا بۆیە شاعیر لە زمانی پیرێکەوە باسی خۆی دەکا و دەڵێ بەهاری تەمەن بەسەر چوو لە ناکاو گەیشتمە پاییز گوڵی لاوی کە هەڵوەری هەر خەزانە عمری ئازیز مەرگ هاتۆتە بەردیدەم کێ دای دەخات ئەم دەرگایە بە تەنیایی جێیان هێشتم گەنجی و تەمەن لەم دنیایە ژینی لاوین ڕابورد هەمووی لە ناو کۆڕی بەزم و ئاهەنگ، ئەمڕۆ پیری هاتۆتە ڕێم بە گۆچان و سەدان ئاستەنگ. تا تەمەن تامی تیا بوو وازی نەهێنا ئارەزوو، لە دوا چرکەی عومری دونیام بە ئومێدی بەخشینی خوام. نرخی تەمەن هەر لای پیرە پڕ بەهایە ئەم کاڵایە، هەموو دونیا گەر ببەخشی نایەتەوە ئەم سەرمایە. تەمەنێکەو بۆی پەشیمان دەبی بەڵام ئێستا کە گەنجی لە دەستی مەدا و ئەگەر پیریش بووی چوویە ڕەحمەتی خواوە دڵتەنگ مەبە خوای گەورە ڕەحمی لەگەڵ کردووی کە بە گوناه و تاوانەوە نەڕۆیشتووی دەی لە تپیریدا تەوبەیەکی نەسوحی بکە قەرەبووی عومری ڕابردووت بەخوا ناسی بکەوە پیری بۆ خۆی بەرەکەتە و ئەو کەسانەش کە پیرێکیان دەکەوێتە لا بەرەکەتی خوا ڕوویان تێدەکا پێیان دڵتەنگ مەبە زۆر ماڵ هەیە بە ساڵاچوێکی تێدایە بە تایبەت ئەو بە ساڵاچوێی کە خوا ڕاستە و خۆ ئاماژەی پێ دەکا لە قورئانا دایک و باوکە با بچینە خزمەت قورئان بزانین لەبارەی بایک و باوکەوە چی دەفەرمێ اعوذ باللە من الشیطان الرجیم وقضى ربك الا تعبدوا الا اياه خوا دەفەرمێ پەروەردگارت بڕیاری داوە بڕیاری داوە هیچ شتێک شایەنی پەرستن نییە ئەی ئینسان تۆ سەری بۆ نەوی بکەی تۆ لە هەموو شتێک گەورەتری یەک کەس هەیە شایەنی پەرستت بێ پەروەردگارتە کە ئەڵڵایە بڕیاری خوا کۆتایی پێ هاتووە خۆت بە عەبدی هیچ کەس مەزانە سەری بەرزت بۆ هشتێ نەوی مەکە بۆ ئەڵڵا نەبێ هەر ئەو شایەنی پەرستنە چونکە ڕەبوکە پەروەردگارتە وبالوالدین ئیحسانا و بە جوانیش هەڵسوکەول لەگەڵ دایک و باوکتا بکە و ڕەفتار لەگەڵیانا شیاو و جوان بێ سەیری ئایەتەکانی قورئان کەن لە چەند شوێنی قورئاندا لەگەڵ خوا دەفەرمێ من بپەرستە بە حەق چاکە لەگەڵ دایک و باوکت بکە لەم شوێنەدا لە سوڕەتی ئیسرادا لە سوڕەتی نیسا ئاەتی سی و شەشە لە سوڕەتی ئەنعام ئاەتی سە و پەنجاویەکە لە سوڕەتی عنکەبوت ئاەتی هەشتا و لە چەند شوێنی ترا کە خوا دەفەرمێ من بپەرستە بە حەق و ڕاستی و غەیری من مەپەرستە یەکسەر دەفەرمێ بۆ دایک و باوشت چاک بە کەواتە لە ئەرز و ئاسماندا یەک پەروەردگار هەیە کە ئەڵڵایە لەسەر ئەم زەویەشدا ئەو کەسانەی لەگەڵیانا دەژی خوا دەفەرمێ لە دوای حەقی من حەقی کەست پێش دایک و باوکت لەسەر نییە ئەگەر لە دایک و باوکت بێ ئەوە قورئانە ئەگەر هیچ کردەوەیەک هەبوویایە هاوشانی عەبدایەتی خوا پیرۆز بوویایە کە ئینسان بەس بۆ عەبدایەتی خوا دروست کراوە خوش تێشکەی باز دەکرد بێجگە لە دایک و باوک هەموو قورئان بخوێنەوە دەفەرمێ من بپەرستە و ئاگەر لە دایک و باوکت بێ پاشان، اما یبلغن عندک الکبر، تا باوک و دایک گەنجە تۆ موحتاجی دەستی ئەوی ئەو پێویستی بە تۆ نییە، خوا ئاگادارمان دەکاتەوە ئەگەر ڕۆژێ باوکەکەت یان دایکەکەت احدهما او کلاهما یەکیان یان هەردووکیان جاری وایە دایک و باوک دەمێنن جاری وایە باوکت دەمرێ دایکت دەمێنێ یان بە پێچەوانەوە بە پیری کەوتنە لای تۆ عندەکە سەیری کافەکە بۆ تۆیە کافی خیتابە ئەی مرۆڤ ئەی ڕۆڵە ئەی ئەولاد ئەی کچ ئەی کوڕ ئەگەر ئەو دایک و باوکەیان یەکێکیان بە پیری کەوتنە لای تۆ بۆ ئەلکیبەڕە قۆناغێکی سامناکە جاران باوک بوو دایک بوو سەرۆکی خێزان بوو ئێستا ئەندامی خێزانە جاران دەیبەخشی ئێستا وەردەگرێ بە پیری کەوتونە لای تۆ گوێ بۆ ئەو قورئانە بگرە قورئانی پیرۆز ئەم وتارانەی جومعە بەڕێزان تەوجیهاتی خوایە وابزانە خوا بەس لەگەڵ تۆ قسە دەکا فلا تقل لهما اف ڕۆژێ پێیان نەڵێ ئۆف لە دەستت ابن عباس دەفەرمێ ئەگەر لە وشەی ئۆف کەمتر هەبووایە بۆ ئازار خوا بەکاری دێنا نابێ پێی بڵێی ئۆف ولا تنهرهما نهر ئەوەیە لە کاتێکا فەرشێکی تازەت ڕاخستووە و زۆر دڵت پێوەیەتی چایەکی لە دەستی باوکەکە یان دایکە پیرەکەت ڕژا فەرشەکەی ناشیرین کرد لە تاوانە وتت ئە ئەوە چت کرد ئەوە چایەکە ڕژا نابێ ئەوەش بڵێ کەمە لە ڕقی شەوەنی هەر بەدەم تا هات نەهڕ ئەوەیە نابێت دەنگ بەرزکەیتەوە نابێت دڵی بریندارکەی نابێ بڵێ بۆ وابوو بۆ فەرشەکە پیس بوو بۆ چایەکە بۆ چێشتەکە ڕژا نابێ ئەوەش بڵێی ئەمجا نەک هەر قسەی ناخۆشی لەگەڵ نەکەی ئیوا هەیە قسەی ناخۆش لەگەڵ دایک و باوکی ناکە بەڵام بەشی دووەمی ئاەتەکەی جێبەجێ نەکردووە وەقل لەهما قەولا کەریما پەروەردگا دەفەرمێ زمانت لەگەڵ یا ناشیرین بێ و بە وشەی بەخشندە و جوان قسەیان لەگەڵا بکە واتە هیوا هەیە وەکو عەرزم کردن لەگەڵ دایک و باوکیدا قسەی نابەجێ ناکە بەڵام قسەی خۆشیان لەگەڵا ناکە دیسان هەر بێ ئەمری خوای کردووە نابێ قسەی ناخۆش بکەی ئەبێ لە مقابلیشا بەردەوام کە چوویتەوە و بینیتن و لە خزمەتیان نابووی قسەی خۆشیشیان لەگەڵا بکەی سەیری قورئان کەن من هەموو جارە بە گەنجەکان بە هەمومان بە خۆم بە ئێوە بەس قورئان بخوێننەوە ئێمە غەیری قورئان پێویستیمان بە هیچ کتێبێکی کە نیە بۆ پەروەردە سەیری دەفەرمێ نافەرمێ قەولا حەسەنا قەولا کەریما ئینسان کە چوە بە تەمەنەوە سبحان اللە تموحی زۆر دەبێ ها ئەو ئەو پیاوە پیرەی ئەو دایە پیرەی عمری هەشتا ساڵە حەزی لە پارە زیاترە لە تۆی گەنج کە عمرت سی ساڵە خوای گەورە ئەمەل و ئومێد و تموحەکەی زیاد دەکە حەزی لێیەتی ئەبێ قسەکانت وەکو بەخشینی پارە دڵخۆشکەر بن ها پیرێک پارەیەکی زۆری بخەیە دەستیەوە ئومێدێکی بە دنیا ماوە دەڵێ محتاج نەبم احتیاج نەبم پێویستیم پێ دەبێت دەبێت قسەکەت وەکو ئەو پارەیە بەخشندەی تێدا بێ قەولەن کەریمە چۆن قسەی نەرم ئاوا بە باوەش هەڵت گرت و برتە سەر ئاو لەسەر قەدعە ئاوا بەدەستەوە بوو چۆن مناڵی ساوا ڕادەدێری دوو لە ڕووتان لەسەر قەدعە ئاوا دایکەکەت یان باوکەکەت بردە سەر ئاودەست ئەبێ پێی بڵێ تخوا باوکە یان دایکە گردنم ئازاکە ئەگەر باش لە خزمەتتانە بووبم منەت نییە لەسەرت تۆ دوعا بۆ من کە چونکە ئەمەی من لەیسە البادی و کەلمکافێ ئەو کەسەی یەکەم جار چاکە لەگەڵ کەسێکا دەکا زۆری فەرقە لەگەڵ ئەو کەسەی کە لە پاداش تا چاکەی لەگەڵ دەکاتەوە ها کەسێک تۆ چاکەیەکی لەگەڵ کردووی مقابل چاکەی دەدەیەوە زۆری فەرقە لەگەڵ ئەوەی کەسێک کە قەت چاکەی لەگەڵ نەکردووی چاکەی لەگەڵ دەکەی پێی بڵێ تۆ سەدان جاری ئاوادایە ژیان منت خاوێن کردوتەوە بە شانازیەوە لە خزمەتتدام بەس گردنم ئازاکە ئەگەر وەکو پێویست نەمتوانی بە لە خزمەتتدا بم دەبێ ئاواش بڵێ نەک منەتی بەسەرا بکەی نەک چاوەڕێبی ئەو هەموو جارە بڵێ ماڵت ئاوا بێ و عەزێتم دای نەخێ تۆ بڵێ من زۆر تر تۆم عەزێت داوە قەولەن کەریمە قەولەن کەریمە ئەوەیە شتێکی شکاند لە دەستی بەر بۆوانێ قاپێک شتێکی بایەخداری ناو ماڵەکە دڵت پێوەیەتی لەرزۆک بووە بێهێز بووە قاچی لێی هەڵەنگوت لە ماڵە هاتوو چۆ دەکا پیرە بڵێ فیدای سەرت بێ هەی بە قوربانت بێ بڕوام پێ بکە هەر بە تەما بووم ئەم شتە لە ماڵەکە لا بووم و بیفرۆشم و شتێشکەی نوێ بکڕم لە خوا بەزیا بێ کە تۆ ئەم ڕەحمەت کرد و شکان تو شتەکە لە کۆڵ کردەوە هەر پەبێ تۆش بە تەما بووم فڕەیدەم بۆی دڵی ئازار نەگرێ گەنجێکی مسلمان لە تەفسیری قورئانە لە تەفسیری شێخ محەممەد متەوەلی شەعراویدا دەفەرمێ باوکی جلێکی تازەی لەبەر کردبوو ئەو قەدیمانەش جل زۆر کەم بوو وەک ئێستا نەبوو هەموو ڕۆژە بتوانی قاتێک بکەی ساڵەوە ساڵ جلێک دەکا جل و بەرگەکەی لەبەر کرد گەنجە زۆر دڵی پێی خۆشە باوکەکە ئەوا قاپێکیان دابووە ئازاری هەبوو بە پێوە شۆرباکەی دەخوارد گەیشتە لای کوڕە گەنجەکە و قاپەکەی لە دەست کەوتە خوارەوە هەموو بە جل و بەرگەکەی هاتە خوارەوە ئەڵێ کوڕەکەی یەکسەر بە زمان دەیلستەوە اللە قورئان چەند وشەکانی جوانن قولا کریما وقل لهما قولا کریما بە بیرت بێتەوە ئەی ئەو کەسەی دایک و باوکت بە پیری و بە نەخۆشی کەوتۆتە لات ئەها کە مناڵ بووی تا تۆ بێهێزتر بووی دایک و باوک خۆشتریان دەویستی ئەها مناڵی کۆرپەلەی شەش مانگانە خۆشەویسترە لە ساڵانە ساڵانە خۆشەویسترە لە دوو ساڵانە دوو ساڵ خۆشەویسترە لە شەش ساڵانە تا تۆ بێهێزتر بووی دایک و باوک ڕەحمیان زیاتر لەسەرت بوو کە نەخۆش دەبووی سەد قاتی جاران خۆشیان دەویستی لێت بێزار نەدەبوون زیاتر ڕەحمیان لەگەڵ تا دەجووڵا دەی ئەوەش مناڵێکە و کەوتۆتە لای تۆ ئەمانەتی خوایە حتا احتیاجی زیاتر بێ و نەخۆشی زیاتر بێ تۆ زیاتر لەگەڵی میهرەبان بە و قسەت خۆش بێ و ڕووت خۆش بێ حاڵەتەکە تێدەپەڕێ ئەمە دایک و باوک هێشتا بە قاچی خۆی دەڕوە هێستا لە ماڵا دێو دەچێ بەڵام پیرە قورئان سەیری تەعبیرەکانی چەند جوانن دەچێتە قۆناغی دوای ئەوە هەر لە یەک ئایەتە واخفض لهما جناح الذل من الرحمة قورئان دەفەرمێ ڕۆژێک لێ دایک و باوکی وا هەیە وەکو بەچکەی مەلی لێ دێتەوە بەچکە چۆلەکە و بەچکە کۆتری لێ دێتەوە ئا لەو کاتەدا ئەی ئینسان سەیری باڵندەکە ئەبێت لە باڵندەوە دەرسێک فێر بی باڵندە باڵەکانی ڕادەخا بۆ بەچکەکانی، بەسەریاندا دەدا، بە هێمنی، بە نەرمونیانی، ئەو باڵانە هەمووی تیژن، کەچی ئەو کۆرپەیە ئازار نادا، چەند بە جوانی دیمەنی تخوا هێلانەیەک بێنە بەرچاوی خۆت، کە ئەو بەچکەیە توانای نیە لیک لە دەمیا نیە، خواردنەکەی بۆ ورد ناکرێ، ئەم دایک و باوکە بۆخۆی خواردنەکە دەخوا، لە مەعیدەیا نەرمی دەکا، بۆی دەڕشێتەوە دەیکاتە دەمیەوە، لە دەمی خۆی دەیگرێتەوە دەمی بەچکەکەیەوە. خوا دەفەرمێ ئەگەر دایک و باوکت وەک ئەو بەچکەی لێهات وەکو ئەو باڵندە دەرس فێر بە باڵی بۆ ڕاخە لە باوەشی گرە لە دەمی خۆت پارۆکەی بۆ بجوو بخە دەمیەوە ئەمجا سەیری کە ئەم بەچکە و دایکە نەک لێک بێزار نین بە ئەو پەڕی خۆشەویستیەوە باوەش بە یەکا دەکەن وایان نا ئەبێت تۆ ئاوا باوکاکەت یان دایکە پیرەکەت لە باوەشگری ئاوا وەکو ئەو مەلا ئەو کەسانەی کەوا دایک و باوکیان گەیشتوونە ئەو تەمەنەی وەکو مناڵی ساوا و بەچکەی مەل و کۆتریان لێ هاتووە مژدەیەکی گەورەیان هەیە لە بەسەرهاتێکا دەفەرمێ حەزەتی موسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ یەکێک لە پێغەمبەرانی ئولو العزم سەلامی خوا لە هەمویان بە تایبەت لەسەر خاتەمی ئەنبیا و مرسلین حەزەتی پێغەمبەری ئەمین صلی الله علیه وسلم عەرزی خوای پەروەردگار دەکا یا ئیلاه العالمین حەزەکەم لە بەهەشتا جگە لە پلەی پێغەمبەرایەتی حەزەکەم بزانم کێ لێم نزیکە و ماڵی لێم نزیکە خوا دەفەرمێ زۆر حەز دەکەی یا ئیلاه العالمین ئەرە والله تۆ ڕەحمە لەگەڵ کردو من پێغەمبەری تۆم ئیشاڵڵا جێگام بەهەشتا خوای گەورە چێ جیرانمە و دراوسێمە لە بەهەشتا خوا حەزرەتی موسا چاوەڕێیە خوا بفەرموێ فڵان عابید فڵان زانا فڵان مەلا فڵان شێخ و پیاوچاک خوا دەفەرموێ فڵان قەساب قەسابێکە ناوەکەی پێ دەڵێ خوایە قەسابێکی گۆشفرۆش حەیوان سەربڕ بەڵێ خوای پەروەردگار لە کوێیە دەتوانم بیبینم ئێستا لە ژیاندایە خوا دەفەرموێ بەڵێ حەزرەتی موسا لەسەر کێوی تور بەبێ گفت یعنی هەر ڕاستەخۆ کەلەم اللە موسا تەکلیما بەبێ حەزرەتی جوبرائیل قسەی لەگەڵ خزمەت خوادا بکردووە سبحان اللە خوا فەرمووی لە فڵان شارە لە فڵان شاری و بازار و ئەو دوکانەکەیەتی بەو عینوانەی پەروەردگار بە وەحی پێی گوت حەزرەتی موسا چوو کابرای دۆزیەوە سەیرکەی پیاوێکی ڕووخۆش، کوڕێکی گەنج، سیما جوان، دەست پاک، سوێند ناخوا، شتی جوان پێشکەش دەکا، ڕووی خۆشە، تەرازوو بازی ناکا، عەدالەتە، دەفەرمێ ئێوارێ بلێ بە سەلات و حەزرەتی موسا هەر مڕاقەبەی دەکا، ئیشی بەم پیاوەیە، ئیشی پێیەتی. ئێوارێ دەفەرمێ ئەتوانین بەیەکەوە بڕۆینەوە میوانێکم؟ نازانێ حەزرەتی موسایە. بە خزمەتی نەگەیشتووە بەس هەر ئیمانی پێ هێناوە. لەو وڵاتەدا نەژیاوە لەو شارە نەژیاوە کە حەزرەتی موسای لێ دەژیا ئەفەرمێ بەڵێ لە خزمەتتام میوان سەرچاوم هەندێک گۆش دەباتەوە لەوەی کە سەری بڕیوە و بۆ ماڵەوە هەڵی دەگرێ ئەچنە ماڵەوە دەرگاکە کلیل دراوە هەڵی دەگرێ قفڵ دراوە بە شتێکی ئەو زەمەنە ئەچنە ژوورەوە ژن و منداڵ نیە دەفەرمێ خێزانت نییە دەڵێن نەوەڵا ئەفەرمێ بۆ خێزانت لەم تەمەنە گەنجێکی جوانی وەکو تۆ ئەلحەمدلا بوونت هەیە دوکانت هەیە ماڵت هەیە ئەفەرمێ قوربان ئەوە بەسەرهەتێکە با بچینە ژوورەوە کە دەچن جۆلانێک هەڵواسراوە جۆلانەکە وەکو ئەو پانکەیە بە سەقفەکەوە بە داری ئەو زەمەنەوە جۆلانە دادەگرێ وکتی قوربان لەبەر ئا ئەمەم دایکەم ژنم نەهێناوە نەوەک تووشی ئافرەتێک بم ئا ئەمەم لێ بکا جوانی خۆم گەنجی خۆم بە قوربانی ئەو دایکە کردووە وەکو بەچکەی کۆتری لێ هاتبۆوە وتی ئەی بۆ لەم جۆلانەدا وتی کەس نیە لای بەجێ بێڵم پاکی دەکەمەوە بانیان خاوێنی دەکەمەوە خواردنی ئەدەمێ بۆ خۆی دەخەوێ حەتا نیوەڕۆ جارش کە سەری لێ ئەدەمەوە حەتا ئێوارە بۆیەش لەوا هەڵم واسیوە نەوەکو مارێک پشیلەیەک دڕندەیەک زەفەری پێ بێنێ بەو ئاسمانەوە هیچ شتێ نایگاتێ سبحان الله دەفەرمێ پاکی کردەوە وەک مناڵی ساوا گۆشتەکانی بۆ پاروتی زۆریشی حەز لە گۆشتە بۆی پارچە پارچەی ورد ورد کرد وەکو دەنوکی باڵندە بەدەمیەوە کرد هەتا تێری خوارد پیرێژنەکە دوو دەستە پەنجە بچووکانی ئاوا بەرز کردەوە و دوعایەکی کرد حەزەتی موسا فەرمووی لێ حاڵی نەبووم ئەوە دەڵێت چی وتی وەڵا بەس یەک دوعا دەزانێ دەڵێ یا ڕەبی خوایە ئەم کوڕەم ڕەفیقی حەزەتی موسا پێغەمبەر بێ لە بەهەشتا سبحان اللە هیچ دوعایش تر نازانێ حەزەتی موسا گریا فەرمووی دەی مژدەل لێبێ من موسا پێغەمبەرم مژدەی داوە خوای پەروەردگا تۆ دراوسێی منی لە بەهەشتا ببی بە ڕەفیقی موسای ڕزگارکەری مرۆڤایەتی لە دەستی دیکتاتۆریەت بە خزمەتی دایکێکی پیر بە پێچەوانەشەوە بە پێچەوانەشەوە ئەو کەسانەی کە پیرێژنەیەک جا جاری وایە کوڕەکە باشە بووکەکە ڕێزم هەیە بۆ خوشکان جاری وایە بووکەکە ناهێڵە کوڕەکە خزمەتی باوکی بکا دایکەکەی لەبەر چاو دەخا ئا ئەوانەش بە پێچەوانەی ئەمەش ڕاستە بە پێچەوانەشەوە هەر کەسێ پەککەوتەیەکی ئەوە کەوتە لای بەزەیی نەبوو لەگەڵیا پێش قیامەت خوا لە دنیا تۆڵەی لێ دەکاتەوە ئەگێڕنەوە و بەسەرهاتی کوردەوارییە حەقیقەتە و لە یەکێ لە دێکانی کوردستانا ڕوویداوە کابرایەک بەهۆی معاملە و بازرگانیەوە زۆر دەڕواتە دەرەوە و کەمتر لە ماڵ دەکەوێ داکێشی زۆر پیر و پەککەوتە نابینا چاوەکانی نابینێ و دەستەکانی لەرزۆب بەڵام بەژنەکەی دەڵێ مردی خوابە من پارەم هەیە بەڵام ناتوانم بەهۆی کار و کەسابەت و بازرگانی و جەڵەب و ئەمانەوە زۆرتر لە ماڵ بم هەموو ڕۆژێک ئەم دایکەم حەزی لە چی بوو ئەوەی بدەیە ئەڵێ دایکت داوای گۆشت دەکا ئەڵێ ئەوە پارە و ئەوە حەیوان و ئاژەڵ لە ماڵماندایە و بێدڵی مەکە گەردنت ئازا نەبێ ئەگە بێدڵی بکەی بەڵام بووکی خوانەناس بەداخەوە لە خوا نەترسا گۆشتەکەی سەر دەبڕی خۆی و مناڵەکانی دەیان خوارد و بەشێکی بۆ ماڵی دایک و باوکەکەی خۆی و براکانی دەنارد بۆق هەبوون لە جۆگای بەردمی ماڵەکەیانە بۆقەکەی دێناو دەیکوڵاند و بۆی دەخستە سەر خواردنەکە پیرێژنی بەستەزمان چاوی نابینێ بەس دەگو ڕۆڵە جان ئەم گۆشتە هەر ئێسق و پروسقە و تامی ناخۆشە بۆ وایە ئەگوت ناشکور مەبە ناشکور مەبە چێ وەک تۆ خزمەتی دەکرێ هەموو ڕۆژە گۆشتی بدرێتێ دوای چەند ساڵێک پیرێژن مرد ئافرەتە چوە تەمەنەوە پیر بوو کوڕی ژنی هێنا و بۆ بە خەسوو سبحان اللە دڵە خواردنیان بۆ دادەنا ڕۆژێ بە بووکەکەی گوت ئەم خواردنە چیە وتی ئامۆژن بە خەسۆی خواردنێکی باشە و گۆشتەوە بۆم برژاندووی هی باڵندەیە هی کۆترە کەوە ئەوانەیە وتی قەسەم بەخوا گۆشتی بۆقە وتی بۆ خاتی خوا چۆن بۆق دەدرێ بە تۆ وتی خەتای تۆ نییە بەس سوێند دەدەم بەخوا ئەمە بۆقەیان نا وتی وەڵی بۆقە وتی جا تۆ بەچی زانیت وتی کاتی خۆی من بۆقم دەرخواردی خەسوم دا خەتای تۆ نییە دڵی تۆ خوا خستیە دڵتەوە بۆقم هەر لە دنیا دەرخواردەی پێش قیامەت چی بکەی قەسەم بەخوا ئاوا دێتەوە ڕێگات ئەمانە ئەمانەتی خوان بە تۆ سپێردراون سبحان الله ئەمجا کە گۆ هۆشی نەما دوعایەک دێتە پێشەوە قل رب ارحمهما حتا باوکو دایکەکە زیندوو بێ نابێ ئاوای پێ بڵێی نەخۆشە بردت بۆ خەستەخانە دەبێ بڵێی باوکە گیان فڵان کەسیش دەڵێن عینی نەخۆشی تۆی بوو لای ئەو دکتۆرە چا بۆ بۆیە تۆم هێنا بۆ لای ئیشەڵڵا تۆش چاک دەبی شکر زۆر باشی نابێ بڵێی بەخوا ئەمە دەردە پیریە وەڵا سەد عیادەت پێ بکەین ئیستفادەی نییە نابێ وای پێ بڵێی نابێ لە لای خۆی بڵێ خوا ڕەحمی پێ بکە قورآن دەفەرمێ نابێ لە لای خۆی وای پێ بڵێ هەتا هۆشی مابێ هەتا گوێی قسە ببیستێ نەوەکو وابزانێ دوعای مردنی لێ دەکەی هەموو کەس ژیانی پێ خۆشە کە لە هۆش خۆی چوو و فکر و هۆشی نەما دوعا بکا، یان لە ژوورێکی ترا بڵێ وەقل رب ارحمهما کما ربیانی صغیرا خوایە رەحمی پێ بکە وەکو رەحمیان پێ بکە یان رەحم بە دایکم بە باوکم بکە چۆن ئەوان بە مناڵی منیان پەروەردە کرد و بە بەزەیی بوون لەگەڵما اللە ئەو دوعای بۆ بکە جا کافەکە کافی کەما ڕەبەیانیان بۆ تەشبیهە خوایە ئەوان چۆن بە مناڵی منیان پەروەردە کرد و بەزەیان پێم دەهاتەوە تۆش ئاوا بەزەیت پێیان دابێتەوە یان کافی تەعلیلە خوایە لەبەر ئەوەی ئەوان ئەوا خزمەتی منیان کرد لە مناڵی بەدڵسۆزی خوایە تۆش بەزەی لەبەر ئەوە پێیان دابێتەوە سبحان اللە لەم ئایەتەوە ئەوە تێدەگەین هیوا هەیە مناڵەکانی نەگبەتن پیر بووە خزمەتی ناکەن دوعای خێری بۆ ناکەن بە شەرتێک حتا دەسەڵاتت هەیە و توانات هەیە و لەبەر دەستان ئامۆژگاریان بکە بیان هێنە بۆ مزگەوت فێری عیبادەتی خوا و ئادابی ئیسلامەتیان بکە ئەگەر ئەولادەکە ناپەسند دەرچوو بەداخەوە دوعای خێری بۆ نەکردی خوا هەر ڕەحمت پێ دەکا بۆ چونکە تۆ بە منداڵی ڕەحمت بەو منداڵە کردووە تۆ ڕەنج بە خەسار هەر نابێ ئەی دایک و باوک گەلێک کەس خۆی ڕەنج بە خەسار دەزانێ نەخێر ئەولادەکەش ناساڵح بێ و نەگبەت بێ دوعاشت بۆ نەکا و بۆشت باش نەبێ ئەمە فەرموودەی خوایە لەم ئایەتەوە ئەوە دەخوێندرێتەوە هەرچەند ئەوم کە لە هیچ کتێبێکیشا نەبینیوە بەڵام وا لە قورئانەکە دەخوێندرێتەوە چونکە کەلامی خوایە خوا چەند جار ئەو مناڵت ماچ کردووە چەند پێوەی ماندوو بووی چەند شەو نوخونیت بەسەرەوە کردووە ڕەحمی خوایە خستوێتێ دڵی تۆی دایک و باوکەوە بەزەیت بەو مناڵەدا بێ لە پیریدا خوا بەزەیی بە تۆدا دێتەوە لە قیامەتا خوا بەزەیی بە تۆدا دێتەوە دڵنیابە ڕەنج بە خەسار نابی ئیشاڵڵا یەکێ لە صفات و بەخششی مناڵ کە خوادی دا بە ئینسان هەر یەکێ لەوانە ئەوەیە کۆتایی وتارەکەی ئەمڕۆمان لە باسی بەرەکەتی پیر لە ماڵدا باسی ئەوە دەکەم ئیسلام ڕێزی لە ئینسان گرتووە ئەمە ئیسلامی ئێمەیە ئەگەر باوکە ئەگە دایکە باوە گیان و دایە گیانە چەند وشەیەکی ناشرینە تخوا گەنجەکان گەلێک من گوێ لێ بۆ لە ئێوە بە باوکی دەڵێ وەڵا حاجیمان برد بۆ فڵان شوێن وەڵا حاجی هاتبوو وازانی حاجی باخەوانی ماڵەکەیەتی کرێکاری ماڵەکەیەتی ئەم حاجی شەیە وەڵا باوکم بابە باوک باوکە دایک دایکە چۆن حاجی و حاجژنیان پێ دەڵێ قەت ئەو وشانە لەش لە شاریوانەوە فێرمە بن وشەی باوکە گیان دایکە گیان ئیبڕاهیم بە بابی بتاش بتی دەتاشی واش دەیفەرموو یا ئەبەتی باوکی شیرینم دەبێ ئەوە ئەوە ڕێبازی ئێمە ئیسلامە نەک بە باوکی بڵا حاجی وای کت و حاجی وای وت و حاجی ژن چوو بۆ وێ و ئەم وشانە لە مسلمان ناوەشێتەوە ئەگەر باوکە ئەگە دایکە دواتر دەترازێ یان پورتە یان خاڵتە یان مامتە ئەم مستەلەحانە لە وڵاتی ئێمەدا لە مسلمانێتی ئێمەدا چەند وشەی جوانن ئەمجا بەرەکەتی ناو ماڵەکەتن، پێغەمبەر صلی اللە علیە و سلم دەفەرمێ، البرکة مع اکابرکم، بەرەکەتی خوا لەگەڵ پیرەکانی سەر سفرەدایە، هەر سفرەیەک، هەر ماڵێک، هەر خوانێک، پیر و پەککەوتە و بەستەزمان و بەساڵاچوو و نەخۆشی لەسەر بێ، دڵنیابە، دڵنیابە خوا بەرەکەتی دەخاتە ناوەوە. مامۆستا سەعیدی نەوڕەسی زانای گەورەی کوردزمان ڕەحمەتی خوای لێ بێت دەفەرمێ مناڵ کە لەدایک دەبێت چونکە محتاج و احتیاجە خوا بە کەسانی ناسپێرێ ئەها مناڵ کە لەدایک دەبێت مەمنونی کەسە خوا لەو پارچە گۆشتەدا کە مەمکی دایکە لەو خوێنە خواردنی خۆی بۆ دروست دەکا پێویستی بە کەس نییە بەخوا بە تۆی نەسپاردو مناڵەکە خۆی بەخێوی دەکا دەی پیر لە مناڵ محتاجترە چونکە مناڵەکە تۆزێ خوێن شیرنۆکەیە ئەم خوێنیشی تاڵ بۆ فەقیرە وەکو مناڵێکی خوێن تاڵی لێ هاتوەتەوە لەم کاتەدا ئاتاجترە بە ڕەحمەتی خوا سعیدی نەوڕەسی ڕەحمەتی خوا لێ بێ دەفەرمێ مامۆستا سعید دەفەرمێ خوا ڕزقی ئەوانەی لە شێوەی بەرەکەتا داخڵی ناو خواردنەکان کردووە لە شێوەی بەرەکەتا نمونەیەک دێنێتەوە دەفەرمێ لە شوێنێکا دەست بەسەر بووم ڕۆژی نیو کولێرەم هەبوو کولێرەی ئەو شکاتەی ئەستەمبوڵیش بچووک بوو دوایی چوار پشیلە هاتنە تەلبەندەکەوە، خواردنیان دەست نەکەوت و بەدەورما دەیانمیاواند. خواردنەکە لەتە کولێرەکە کە جاران پێم تێر نەدەخوارد، بەشی ئەوانیشم لێدا بە زەین پێیان داهاتەوە. سبحان اللە دەفەرمێ، ئەمجا دوو پارم بۆ دەماوە، بەرەکەت کەوتە مەعیدەمەوە تێرم دەخوارد. وەڵڵای سوێندە خوا دەفەرمێ ئەو پشیلانە لە ژێر منەتی منا نەبوون، بەڵکو یەقینم هەبوو بەوەی کە بەشی ئەو چوار پشیلەم دا، خوا ڕزقی منیشی زیاد کرد و بەرەکەتی خستە مەعیدەمەوە. جاران دایمە برسی بووم، ئەو کاتە لەشیشم ساختر بوو هەموو دەمێش تێر و تەسەل بووم بۆم دەرکەوت ئەمە بەرەکەتی ناو ڕسق و ڕۆزیە جا ڕەحمەتی خوا لەو زانا گەورە دەفەرمێ ئەگەر پشیلەیەکی دڕندە ببێتە میوانت و لە کولێرە و سفرەت بخوا خوا بەرەکەتت بۆ تێخا ئەی ئەگەر ئینسانێک لە ماڵت بخوا ئەی ئەگە ئەو ئینسانە دایک و باوکت بێ ئەی ئەگە ئەو ئینسانە دایک و باوکەکەت پیر بێ ئەی ئەگەر نەخۆش بێ ئەی ئەگە پەک کەوتە بێ ئەوە هەلێی گەڕێ بە ئیزنی رب العالمین بۆ جومعەی داهاتوو یا ربی خوا رەحممان پێ بکەی یا ربی خوایە گەنجیمان صاڵحی بێ خواناسی بێ ڕوو لە خوایی و ڕەوشبەرزی بێ پیرەکانمان مسلح بن چاکەکار بن ڕاستکەرەوەی کۆمەڵگا بن عاقبەت خێر بن یاڕەبی خوایە هەموومان لە عاقبەت شەڕی بپارێزی بەتایبەت پیرەکانمان لە عاقبەت شەڕی بپارێزی گەنجەکان و لاوەکانمان دامەزراو کەی یا ئەرحەم الراحمین یا شافی بە شیفای خۆت شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ڕەبی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ڕەبی خوا شیفای نەخۆشە دەروونیەکانی مسلمانان بنێری یا ڕەبی خوا دەستکورتان دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە ئەو کەسانی محتاج و احتیاجن دەرگای خێریان لێ بکەیەوە یاڕەبی خوایە ئەو کەسانەی بەزەییان بە موسڵماناندا دێتەوە هاوکاری موسڵمانان دەکەن یاڕەبی خوایە بەزەیت پێیاندا بێتەوە هاوکاریان بکەی خوای ئەو کەسانەی لە خزمەتی دایک و باوکی پیر و بەساڵاچوون یان هەر بەساڵاچوویەک لە ماڵیاندا بەخێو دەکرێ یاڕەبی تەحەمولیان زیاد کەی بەرەکەت بخەیە ڕزق و ڕۆزیانەوە بەرەکەت بخەیە تەمەنیانەوە لە بەڵا و مسیبەت لایان دەی ئەجریان لە دنیا و قیامەتا بۆ زیاد کەی